سەخمەت خوایەک بوو کە سەری وەکو شێر و سینە و مەمکەکانی وەکو مرۆڤ بوو لەو ڕۆژەدا کراسە ئەرخەوانەکەی ئەویان بە خوێن تەڕکرد بوو لەو شوێنەی کە بتەکەی سەخمەتی لێ بوو پەرستگاکە نیوە تاریک بوو، وەکو ئەوە وابوو کە سەخمەت بە چاوێکی بەربڵاو سەیری هورمهب بکا. کاهینەکان لە بەردەم بتەکەدا سێ دڵیان دایە دەست هورمهب و پێیان وت کە لەسەر میحرابەکە بیان وشێت و من لە سەرەتادا وام زانی ئەو دڵانە دڵی مەڕ یان گۆلکە، بەڵام کاتێ کە ورد بوومەوە، ڕوانین دڵی مرۆڤە کاتێ هورم هەب دڵە خوێناویەکانی بە هەردوو دەستگرت بوو لەسەر میحرابەکۆ ئەیوشی و لە ناو دڵەکانەوە خوێنە ڕژا کاهینەکان لە دەور و بەری هورم هەبوو بتەکەدا سەمایانە کرد و بەو چێردانی کە بەدەستیانەوە بوو ئەیان کێشا بە بەشی پێشەوەی تەوقی سەریاندا و خوێن لە سەریانەوە ئەڕژایە سەر دەموچاو و کراسە سپیە ئاینیەکەیان و دیمەنێکی ترسناکی وەکو دیمەنی ڕۆژەکانی شەڕی ناوخۆ و قەتڵ و عامی تەبەز دروست کرد کاهینەکان لە کاتی سەماکردندا زیکرێکیان بەم شێوەیە کرد ئەی هورم هەب کوڕی شاهێن سەرکەوت و لە شەڕ بگەڕێەوە بۆ ئەوەی سەخمەت لە بارەگای خۆی بێتە خوارەوە و بە ڕووتی تۆ لە باوەش بگرێ حورم هەب لە دوای ئەوەی کە دڵە گەرمەکانی مرۆڤەکانی لەسەر میحرابەکە ئەوشی و خوێنی لێ ئەڕژایە خوارەوە لە بتەکە و میحرابەکە دوورکەوتەوە و کاهینەکان بە سەماکردنەوە لە کاتێکدا کە دەم و چاو و کراسە سپیەکانیان لە خوێندا سوور ببوو حورم هەبیان بەڕێ کرد و ئەو لە پەرستگا هاتە دەرەوە و گەشتە بەردەم گالیسکەکەی خۆی و سوار بوو. پاشان ڕووی کردە جەماوەرەکە و دەستەکانی بە خەڵکی نیشاندا و بە دەنگێکی بەرزوتی ئەی گەلی میسر گوێڕا دێرن و وتەکانم ببیستن من هورم هەب کوڕی شاهێنم کە سەرکەوتنی میسرم لە دەستدایە و ئەو کەسانی کە لەگەڵ مندا لە جەنگی پیرۆزدا بەشداریەکەن بەڵێنیانە دەمێ کە سەروەرێکی هەمیشەیان بەنسیب ئەبێ لەم کاتەدا گالیسکە جەنگەکانی هاتی لە بیابانی سینادا بەرەو میسر لە پێشڕەویدان و پێشڕەوەکانی لەشکرەکەیان لە میسری خوارودا خەریکی کوشتن و تاڵانین و میسر هەرگیز تووشی ئەم مەترسیە نەبووە و هێرشی هۆزەکانی هێکسوک کە لە کۆندا کردویانەتە سەر میسر لە چاو ئەم مەترسیەدا کە ئەمڕۆ هەڕەشە لە میسرەکە بێبایەخ بووە سوپای هاتی گەشتوتە میسر و ئێوە نازانن کە ئەوان چەند بێبەزین و چۆن ڕەگ و ڕیشەی میسر وشکەکەنەوە لەشکری ئەوان بگاتە هەر شارێک کاولیەکات و سەربازانی دوژمن ژن و کچەکان بەدیلە بەن و ئەیکەنە کەنیزی خۆیان و هەموو پیاوە بەهێزەکان کوێرەکەن بۆ ئەوەی بتوانن بەهۆیانەوە بەردی ئاشەکان و چەرخی ڕۆنگرتنەکانیانی پێ بسوڕێنەوە و هەموو کوڕە گەنجەکانیش دەست بەسەرەکەن بۆ ئەوەی لە بازاڕی کۆی لە فرۆشاندا بیان فرۆشن ئەو جێگای کە گالیسکە جەنگەکانی هاتی بەسەریدا بڕوە هەتا ساڵێکی جیانی تر واتە بیست و حەوت هەزار ساڵ هیچ جیایەک لەو زەویە ناڕوێت بۆیە من پێتان ڕاگەێنم کابێ لە بەرامبەر ئەم دوژمنە بێبەزەیەدا جەنگی پیرۆز دەست پێ بکەین ئەم تێکۆشانە پیرۆزە شەڕێکە کە ئێمە بۆ پاراستنی ژن و کچ و کوڕ و پیاوە زاناکان و هەروها بۆ پاراستنی خویەکانی خۆمان ئەیکەین و من دڵنیاتانەکەمەوە کە ئەگەر بە ئارەزوی خۆتان بێنە ڕیزی شەڕەوە نەک تەنها پاشەکشێ بە سەربازەکانی هاتی ئەەکەین بەڵکو سووریاش ئەسەنینەوە و وەکو ڕابردوو هەر میسرێک لە پێوەلکانی سنووری سووریا بە میسرەوە سوود وەرەگرێت و ئەمباری ماڵی هەموو میسرێک وەکو زوو پڕەبێ لە گەنم و پێکەکەشی پڕە بێ لە ئاوی جۆ. ئەی گەلی میسر سەردەمێکی درێژخایەنی ترس و لاوازی ئاسەواری بەدفەڕی خۆی بەخشیە ئێمە و دژمنانی میسر ملهوڕ بوونە و نەک تەنها سووریایان لێمان سەندۆتەوە بەڵکو ئێستاش ئەیانەوێ خاکی ڕەشی خوایەکانی میسریشمان لێبسەنەوە و وڵاتی ئامون و خوایەکانی تر وێران بکەن و لە جیاتی ئاو لە ڕووباری نیلدا خوێن ڕەوان کەن کاتژمێرە ڵێکە کاتی هەڵسان و بەڕێکەوتن و خوێن ڕشتنە و هەر کەسێ ئامادەبێت و لەگەڵ مندا بەڕێبکەوێ هەمبانێک گەنمی ئەدەمێ و لاین دەشدا هاوبەشی دەستکەوتە جەنگیەکانە بێ ئەو پیاوانش کە نەیانەوێت لە شەڕدا بەشداری بکەن من بە زۆر بۆ بار هەڵگرتنیان ئەبەم و ئەوان بیانەوێ و نەیانەوێ لە شەردا بەشداریەکەن و ئەو کاتە هەمبانە گەنمەکەشیان نادرێتێ و لە دەستکەوتەکانیش بێ بەشە بن و لە هەموو ماوەی شەڕدا جگە لە باربەری ئەبێ تەحەمولی تانە و تەشەر و گاڵتە پێکردنی سەربازەکانیشمان بکەن بۆیە ئومێدەوارم هەر پیاوێکی میسری کە توانای ڕاوەشاندنی نەیزە و شمشێری هەیە بەڕێ بکەوێت و لەگەڵمدا بۆ مەیدانی جەنگ بێت و ئێستا ئێمە بەهۆی سستی و لاساری و کەمتەرخەمی ئەو کەسانەی کە تا دوێنێ لە میسردا دەسەڵاتیان هەبوو هیچمان نەماوە و قات و قڕی وەکو تیمساحێکی برسی بە شوێنمانەوەیە بەڵام سەرکەوتن ئەبێتە هۆی فراوانی گەنم و ئاوی جۆ و کانزا هەر کەسێک کە لەم شەڕەدا بکوژرێ یەک ڕاز ئەچێتە سەرزەمینی ڕۆژئاواوە و خوایەکانی میسر هەتا هەتایە پشتگیری لێکەن و هەر کەسێکیش زیندوو بمێنێ ئەبێتە هاوپشکی سوودەکانی سەرکەوتنەکەمان بەڵام بۆ گەیشتن بەو ئامانجە ئەبێ فیداکاریەکی زۆر بکرێ هورم هەب کوڕی شاهین ئەڵێ ئەی ژنەکانی میسر ژێ بۆ کەوانەکان دروست بکەن و ئەگەر تاڵی ڕوەکی و ڕیخۆڵی ئاژەڵانتان دەست نەکەوت بە کەزیەکانی خۆتان ژێی کەوان دروست بکەن و مێرد و کوڕەکانتان بنێردنە مەدانی شەڕ و ئەی پیاوانی میسر هەموو جۆرە کانزایەک بکەنە سەرەنەیزە و لەگەڵ مندا وەرن کە لە شەڕێکدا بەشداریتان پێ بکەم کە لە دنیادا هاوتای نەبینرابێ هرم هەبەڵێ کە لەم شەڕەدا هەموو فیرعونە گەورەکان و هەموو خویەکان و بە تایبەتی ئامون پشتیوانی ئێمەن و ئێمە بە جۆرێک لە سەربازانی هاتی ئەدەین کە لە کاتی هەڵاتندا نەوێرن ئاوڕ بدەنەوە ئێمە شوێن ئەوانەکەوین و زەویەکانی سینا و سووریا لە خوێنی ئەوان سوورەکەین کە بەهۆی ئەو خوێنەوە نەنگی میسر بشۆینەوە و لە ناوی ببین ئەی گەلی میسر گوێ بگرن وتەکانی هورم هەب کوڕی شاهین و سەرکەوتووی ئایندەی شەڕ تەواو بوو کاتێک کە قسەکانی هورم هەب تەواو بوو دەستە خوێناویەکانی داگرت و ئەو دەم نەفیڕەکان لێدران و سربازەکان بەنەیزە کوتایان بە قەڵغانەکانیاندا و قاچەکانیان بە قایم ئەدا بە زەویدا و خەڵکی لە خۆشیە هاواریان کرد و هورم هەب بە پێکەنینەوە فەرمانی بە لێخوڕی گالیسکەکەی خۆی دا کە بکەوێتە ڕێ و سەربازەکانی ئەو لە ناوەڕاستی خەڵکەکەدا بۆ تێپەڕینی ئەو ڕێگەیان کردەوە بەڵام خەڵکی بەردەوام هاواریانە کرد و من ئەو ڕۆژە بۆم دەرکەوت کە گەورەترین شادی بە کۆمەڵی گەل لەوەدایە کە بە کۆمەڵ هاوار بکەن بەبێ ئەوەی کە بیانەوێ بزانن کە بۆچی هاوارەکەن و لە کاتی هاوارکردندا چیەڵێن چونکە کاتێک کە جەماوەر بەیەکەوە هاوارەکەن خۆیان بەهێزە بین و وا ئەزانن کە بۆ مەبەستێکی ڕەوا و پیرۆز دەنگ بەرزەکەنەوە. پاشان هورم هەب بەرەو نیل ڕۆیشت کە سواری کەشتیەکەی بێت و بەرەو میسری خواروو بڕوا چونکەی زانی کە ئامادەبوونی ئەو لەو جێگایەدا پێویستیەکی بەپەلەیە و هێزەکانی هات ی گەیشتبوونە تانیس من کەم زانی هورم هەب لە دوای سەرکەوتنی بۆ ناو کەشتیەکە یەکسەر بەڕێکەوێ چوومە لای وتم فیرعەون ئەخناتون کە من سەرقلێشێنی ئەو بووم مرد و چیتر پێویستی بە من نەماوە و ئیتر من ئازاد بوومە و ئەتوانم بۆ هەر شوێنێک کە ئەمەوێ بچم، لە لایەکیشەوە حەز ناکەم لە تەبەستدا بمێنمەوە، چونکە لەمەوبەدوا هیچ شتێ لە تەبەستدا من شادمان ناکات و ئەمەوێ لەگەڵ تۆدا بەڕێ بکەوم و لە شەڕدا بەشداری بکەم و ببینم کە لە دوای ئەو شەڕەی کە ساڵەها لایەنگری بوویت گەلی میسر چ سوودێکی لە سەرکەوتنەکانی تۆ دەزەکەوێ. هورم هەبوو تیمن داواکاریەکەی تۆ بۆ بەشداری کردن لە شەڕدا بە نیشانێکی باش لە قەڵەمەدەم چونکە چاوەڕوانی ئەوە نەبووم کە تۆ واز لە ژیانی ئاسودەی خۆت بهێنی ئەگەرچی تۆ لە مەیدانی شەڕدا بۆ پاشەخشێ پێکردنی دوژمن هیچ شتێک لە دەست نایەت چونکە ناتوانانی شمشێر و نەیزەر ڕابوەشێنی بەڵام پزیشکێکی لێهاتووی و من ئەتوانم سود لە پزیشکەکەت وەربگرم و لەو باوەڕەدام کە زانیاریەکانت سوودی لێ وەرەگیردرێ، بەڵام ئەوە بزانە کە هاتیەکان شەڕکەرانێکی بێ بەزەین و لەوانەیە لە مەیدانی جەنگدا بتکوژن. وتم هورم هەب، من وڵاتەکەی ئەوانم بینیوە و لە خاکەکەی خۆیاندا چاوم بە بێ بەزەیەکانیان کەوتووە، بەڵام لە سەربازەکانی هاتی ناترسێم، چونکە مرۆڤ کاتێ کە لە ژیاندا بە ئاواتی ئەوە نەبێ کە بە شادمانی بگا، ترسیشی نابێ. هورم هەب وتی سەربازەکانی من ناهەقیان نەبوو کە لە شەڕی خەبیریەکاندا ناوی کوڕی کەر ئیبنی الحیماریان لێنای چونکە تۆ وەکو گوێ درێژ نەترسی پاشان مەلەوانەکان سەوڵەت درێژەکانیان جوڵاندەوە و کەشتی کەوتە ڕێ و ئەوانەی کە لە کەناری ڕووبار کۆببوونەوە کەوتنە هەل هەلە لێدان هورم هەب سەیرێکی ئەوانی کرد و هەناسەیەکی قوڵی هەڵکێشا وتی ئەوەی کە من بە خەڵکەکەم ڕاگەیان زۆر کاری لێکردن و دوایی بەرە و ژوورەکەی ڕۆشت و وتی ئەمەوێت دەستە خوێناویەکانم بشۆم لە دوای ئەوەی کە دەستەکانی خۆی لە هۆدەکەدا شوشت بۆنی کردوتی بۆنی خوێن لە دەستەکانم دێت و بەر لەوەی کە بۆ پەرزگای سەخمەت بڕۆم نەمەزانی کە کاهینەکانی ئەم پەرزگایە ئەمڕۆ چەند مرۆڤێکیان لەوێدا قوربانی کردووە و مافی خۆشیان بوو چونکە چل ساڵە دەروازەی پەرزگاکە نەکراوەتەوە و لەو ئارەزوەدا بوونە کە لە دوای کردنەوەی پەرزگا قوربانیەکی سەرنجڕاکێش بۆ خۆی جەنگ بکەن بۆیە لە پێشکردنەوەی ئەم پەرزگایە داوایان لێکردم کە چەند بەندیەکی هاتی سوریان بدەمێ کاتێکە بیستم کاهینەکان ئەو ڕۆژە چەند مرۆڤێکیان بۆ سەخمەت کردووە تا قوربانی ئەژنۆکانم لەرزی و ئەگەرچی من دڵی مرۆڤەکانم لە پەرستگاکەدا بینی کە دایەنە دەست هورم هەب کە لە سەر میحرابەکە بیوشێ و خوێنەکەی دەربهێنێ بەڵام دڵی خۆم ئەدایەوە کە ئەو دڵانە بە شێوەیە کە زانیاریم لێ نییە گەشتوتە دەست ئەو کاهینانە بەڵام وتەکەی هورم هەب دوو دڵیەکەی منی نەهێشت و زانیم کە کاهینەکانی سەخمەت ئەسیرەکانی هاتی و سووریان لەو پەرستگایدا کوشتووە و دڵەکانی ئەوانیان دایە هورم هەب کە خوێنەکەی ناوی پێشکەش بەخوای جەنگ بکە هورم هەبوتی کاتێک کە کاهینەکان بە منیان وت کە چەند ئەسیرێکیان بدەمێ نەمەزانی کە مەبەستیان چییە بەڵام کاتێک کە لە بەردەم میحرابەکەدا دڵەکانم بینی ئیتر تێگەیشتم لەگەڵەوەشدا ئەگەر سەخمەت بەم قوربانیە ڕازی بێت و یارمەتیمان بدا ئەم ڕووداوە بە بێبایەخ ئەزانم چونکە ئێستا کاتێکە کە ئێمە پێویستمان بە یارمەتی هەموو خویەکان هەیە جا چ نێر بێت یان مێ ئەوەش بزانە کە لە دیدی مندا شمشێر و نەیزێکی تیش کە بە دەستی سەربازێکی ئازاوە ڕابووە شوێنرێ ئەرزشی لە فەڕی هەموو خویە نێرومیەکان زیاترە بەڵام هەر نەبێ سوودی ئەم قوربانیە ئەوەیە کە کاهینەکانی ڕازی کرد و واز لە ئێمە ئەهێن و کاتێک ئەچمە مەیدانی شەڕەوە خەیاڵم لەلایەن دواوەی شەڕگەوە ئاسوودە بێت و ئەزانم کە ئیتر کاهینەکانی پەرستگا دەست بە هاندان و ئاژاوە گێڕی ناکەن پاشان من بە هورم هەبم وت کە بە بۆچوونی من ئەو وتارەی کە لە ئۆرشەلیم بە سەربازەکانی خۆتدا باشتر بوو لەو وتارەی کە ئەمڕۆ بە گەلی میسڕت ڕاگەیاند هرم هەبوتی ئەو قسانەی کە لە مەیدانی شەڕدا بۆ سەربازان ئەکرێ جیاوازە لە وتارێک کە ئەبێ بە خەڵکی ڕابگەیەنی چونکە ناتوانی سەرباز بە هۆی ڕستە ڕێکخستن و بەکاربردنی وتەی بەرجەستە و نێوان بە تاڵ و پووک فریو بدەی لە کاتێکدا کە گەل نەفامە و تایبەتمەندی سروشتی هەموو گەلێک نەفامیە و گەل گرنگی ئەداتە هەندێ ڕستە و شەی بەرجەستە کە هەزارانی وەها بایەخی تەڵەپوشێکی نییە و وا ئەزانن کە بەو قسانە ئەکرێ هەموو جیهان ژێر و ژوور بکەی بۆی بزانی کە گەل چەند نەفامە بەڵگەیەکت بۆ ئەهێنمەوە و بەڵگەکەشم هەر ئەم وتارەیە کە ئەمڕۆ بە خەڵکیم ڕاگەیان ئەم ڕاگەیاندنە وەکو ئەو قسانەیە کە لە سەرەتای جیهاندا تاوەکو ئەمڕۆ هەموو سەردارانی جەنگی و وتەبێژان لە سەتای جەنگدا ڕایان گەیاندووە و هیچ شتێکی تازەی تیانە بوو بەڵام تۆ دڵنیاکەمەوە کە ئەو وتەی من لەسەر بەرد ئەنووسن و بۆ جیلەکانی داهاتووی بەجێ ئەهێڵن چونکە خەڵکی وا ئەزانن کە من شتی وام و تۆ کە هەرگیز نەوتراوە من لە وتارەکەمدا وتم کە ئەم شەڕە جەنگێکی پیرۆزە بۆ پاشەکشێ پێکردنی هێرشکەران و لە سەتای جیهانەوە تاکو ئەمڕۆ هەر کەسێ کەویستی بێتی شەڕکە هەر ئەم قسەی کردووە و هیچ شەڕێک لە دنیادا ڕووی نەداوە کە لایەنێکی پیرۆزی تیانە بوو بێ من وتم کا بێ ئامانجی ئێمە ئەوە بێ کە هێرش بەران دەرکەین و نەهێڵن زەویە ڕەشەکان بکەوێتە دەست ئەوانەوە و بۆ ئەوەی کە گەل بترسێنم مەترسی هاتیم لەوە بە گەورەتر نیشاندا کە هەیە من ناڵێم کە بە تەمانیم پاشەخشێ بەهاتی بکەم و ئەوەی وتم ڕاست بوو بەڵام ڕاونانی هاتی دوا مەبەستی من نییە بەڵکو ئامرازێکە بۆ گەشتن بە مەبەستی سەرەکی مەبەستی من ئەوەیە کە شانازی و سەرکەوتن بەدەست بهێنم بۆ ئەوەی فەرمانڕەوایی خۆم بنیشێنمە سەر کورسی و شازادە خانمی باکتامون لە ئامێز بگرم ئامانجی سەرەکی من ئەوەیە کە بەهۆی کوژرانی هەزاران سەربازی هاتی و میسری ببمە خاوەن سەروەری و گەورەی و خەڵکی بەچوی یەکێ لە خویەکان لێم بڕوان و هیچ شازادە خانمێ هاوسەرێتی من ڕەت نەکاتەوە بەڵکو بە پێچەوانەشەوە شانازی بەوە بکات کە من ئەبمە برای من وتم ئەم شەڕە شەڕێکی بەرگری کارانە و پیرۆزە بۆ دەرکردنی دژمن لە خاکی میسر بەڵام لە دوای ئەوەی کە توانیم پاشەخشێ بەهاتی بکەم سووریا گرم و لە دوای داگیرکردنی سووریا هەر کاتێکە بتوانم هەموو وڵاتانی جیانیش داگیرەکەم و تەنانەت ئەو جەنگانە بە جەنگی پیرۆز ناوەبەم و خەڵکیش لەبەر نەفامیە سروشتیەکەی خۆیان باوەڕەکەن لە شەڕدا باوەڕم بە هاوکاری خویەکان نییە چونکە خویەکان ناتوانن پارێزگاری لە خۆشیان بکەن جا نەخوازە ئەوەی کە بتوانن لە شەڕدا یارمەتی ئێمە بدەن بەڵام ئەمڕۆ لە وتارەکەمدا لە بەرامبەر خەڵکی بۆ گەیشتن بە سەرکەوتن داوای یارمەتیم لە خویەکان کرد چونکە ئەزانم خەڵکی لەبەر ساویلکەیی بیستنی ئەم وتیان پێخۆشە وا ئەزانن کە خویەکان یارمەتی ئێمە ئەدەن و یارمەتی ئەوان لە شەردا کاریگەرێتی هەیە و بە تایبەتی لە من ڕازی و دڵنیابن چونکە وا بیرەکەنەوە کە منیش وەکو ئەوان سادە و نەفامم کە بە هیوای یارمەتی خویەکان بم. ئەمڕۆ لە قسەکانمدا لەبارەی گرفتەکانی ئایندە کە لەم شەڕدا چاوەڕوانی سربازەکانە هیچم نەوت چونکە گرفتەکانی جەنگ وەکو هەڵاتن و ئاوابوونی خۆرە و بێگومان لە کاتی خۆیدا دێت و پێویست ناکە لە پێشەوەدا کە خەڵکەکە ببنە سەرباز بیان ترسێنم ئەمڕۆ من هەندێ لە ناسیارەکانی خۆم خستە ناوەڕاستی قەرەباڵغیەکەوە بۆ ئەوەی کاتێکە من و تارەکەم تەواو کرد لە خۆشیدا هاوار بکەن و هەل هەل لێ بدەن ئەمە شکارێکە کە هەموو ئەو کەسانی کە لە ڕابردوودا وتاریان بۆ خەڵکی داوە کردویانە چونکە خەڵکی بەڕادەیەک خۆش باوەڕن کە هەستی ئەوەیان نییە تێبگەن کە ئایا ئەوەی ئەیبیستن شایانی دەستخۆشی لێکردنە یان نا ئەبێ کەسانێک هەبن کە لە خۆشیە هاوار بکەن تا خەڵکی تر بەبێ تێگەیشتن لە چاک و خراپەکەی چاوی لێ بکەن و ئەو دەمە سینۆها تۆ کە یەکێکی لە گوێگران وا ئەزانی کە هەموو ئەو کەسانی کەوتارەکەی منیان بیستووە لایەنگر و گیان لەسەر دەستی منن وتم هورمهەب تۆ کە ئەڵێی باوەڕم بە دەسەڵاتی خویەکان نییە تۆ کە ئەڵێی دروشمی جەنگی پیرۆز دروشمێکە کە هەمیشە بەکار هاتووە و نوێ نییە تۆ کە ئەڵێی گەل بێ هەست و نەفامە ئایا لە جیهاندا هیچ شتێ هەیە کە تۆ باوەڕت پێی هەبێ؟ هورمهەب پێکەنی وتی تۆ پیاوێکی سادەی. ئەگەر نا ئەم پرسیارەت لە من نەئەکرد چونکە خۆ دەزانی کە من باوەڕم بەچی هەیە سینۆهە ئەم ڕاستەقینەی کە لە سەرەتای جیهانەوە هەبووە و تا کۆتایی دنیاش هەر ئەمێنێ بیزانە و ئەویش ئەوەیە کە فیرعونێ یان هورم هەبێ یان ئامیەک یان هەری بورێ و بە شێوەیەکی گشتی هەر کەسێک کە خاوەنی دەسەڵات و شەرەف و دەوڵەمەندە تەنها باوەڕی بەیەک شت هەیە و ئەویش باوەڕە بە دەسەڵات و دەوڵەمەندی و شەرەف فیرعەونێک یان ئامییەک کە پلەوپایی و دەوڵەمەندی هەیە ئەگەر پێتی وت باوەڕم بە خویەکانە بزانە کە درۆکات و ئەگەریش بڵێت باوەڕم بەگەلە دیسانەوە بزانەکە ئەوێت فریوت بدا هەروەها ئەگەر وتی باوەڕم بە وڵات و خاکی ڕەشیشە بزانە کە مەبەستی ئەوەیە لە سادەی و گەوجی تۆ بۆ زیادکردنی دەسەڵات و سامانی خۆی سوود وەربگرێ فیرعونێ یان هورم هەبێ ناتوانێت جگە لە دەسەڵات و دەوڵەمەندی خۆی بیر لە شتی تر بکاتەوە و باوەڕی پێی هەبێ ئامی و هەریبوریش وەهان و هەرچیەک بڵێن و بیکەن بۆ پاراستن ویان بۆ زیادکردنی دەسەڵات و دەوڵەمەندی خۆیانە بەڵام فیرعەون یان ئامی ناچارن کە بۆ ڕاگرتنی دەسەڵات و توانای خۆیان وای نیشان بدەن کە باوەڕیان بە خوایەکان و بەگەلی میسرە و خاکی ڕەش لە دیدی ئەواندا پیرۆزترین وڵاتانە ئەوان ناچارن وای دەربخەن کە لە هەموو کاتێکدا بۆ گەل و وڵات زەحمە دەکێشن و هەرگیز ناخەون و لە زۆر خواردنی نان و شەراب و ئاوی جۆت دەزەپارێزن نەوەکو یەکێک لە تاکەکانی گەل برسی بێ لەوانەیە کە لە سەرەتای گەنجێتیدا کە هێشتا وەکو پێویست تامی دەسەڵات و دەوڵەمەندی لە کامی خاوەنەکانیاندا ئاشکرا نەبووبێ لە نێوانیاندا هەبێ کە جگە لە خۆیان باوەڕیان بە شتێکی تر هەبێ بەڵام هەر ئەوەندە کە ماوەیەکی تەمەنیان تێپەڕی و زانیان کە دەوڵەمەندی و هێز چ تام و چێژێک ئەداتە دەست و چۆن لەخەوبایی بوون و حەزە جنسیەکان مرۆڤ هێورەکاتەوە ئەو کاتە جگە لە خۆیان باوەڕیان بە هیچ شتێکی تر نامێنێ من کاتێک کە گەنج بووم جگە لە خۆم باوەڕم بە دووشتی تریش هەبوو کە یەکێکیان بە شاهێنەکەی خۆم و ئەوی تریان بە هاوڕێتی بەڵام ئەمڕۆ کە کەمێک لە تەمەنم ڕابردووە باوەڕم بە هیچ شتێ جگە لە خۆم نییە وازانم هەرچێکی کەیکەم ئەبێ بە نیازی زیادکردنی شەرەف و دەوڵەمەندیم بێ هەر جۆرە هاوڕێتیەک لە دیدی مندا ئامرازێکە بۆ بەهێزکردنی دەسەڵات و زیادکردنی دەوڵەمەندی و تەنانەت ناتوانم لە ژنیشم خۆش بێت و باکتامونم بۆ ڕابواردن و زیادکردنی شەرەف و دەسەڵاتی خۆمەوێ سینۆ هاموتەی کە من بە تۆیەڵێم قسەیەکە کە هەر فرعونێک و هەر کەسێک کە دەوڵەمەندی و هێزێکی هەیە ئەگەر نەیەوێت درۆت لەگەڵدا بکە پێتی ئەڵێت و وتەکەی من ئەوەیە کە من خۆم بە ناوەندی هەموو شتێ ئەزانم و لەو باوەڕدام کە وڵات و گەلی میسر خۆم و لەبەر ئەوە خوازیاری گەورەی میسرم کە خۆم گەورە بکەم چونکە ڕێگایەکی ترم بۆ گەورەکردنی خۆم نییە بۆیە ئەبێ گەلێک هەبێ کە خەڵکی تر دەسەڵاتی منیان بەسەردا ببینێ و بتوانم گەنم و ڕۆنی ڕوەکی و کانزاکەیان لێبسەنم و بەوەی کە لە میلەتی ئەسەنم کۆمەڵێ بەکرێ ئەگرم بۆ ئەوەی بەردەوام بە دەنگێکی بەرز تایبەتمەندی و چاکەکاری من باس بکەن بۆ ئەوەی گەل بزانێ کە تەنها من خاوەنی ئەو سیفەتە بەرزانم ئەم وتانەکاری لە من نەکرد و لەوانەیە لەبەر ئەوە کاریگەرێتی لەسرم نەبووبێت چونکە من لە گەنجێتیدا هورم هەبم بینیوە و چاوم بە دایک و باوکیشی کەوتبوو ئەمزانی لەگەڵەوەشدا کە هورم هەب ئەوانی بەڕەسەنەکان لە قەڵەمەدا بەڵام دایک و باوکی بۆنی ڕێخی چوار پێەکانیان لێ ئەهات و ئەم وتانم لە دەمی یەکێکی وەکو هرم هەبەوە بە قسەیەکی نابەجێ زانی و وام بیرە کردەوە کە ئەگەر فرعونێک یان نەجیب زادێک ئەم قسانە بکە لێی دێ بەڵام لە دەمی یەکێکی وەکو ئەو پیاوەوە